ثم الذین کفروا بربهم یعدلون. هەموو سوپاس و ستایشێ هەر بۆ ئەو خوایەی کە ئاسمانەکان و زەوی دروست کردووە و تاریکیەکان و ڕووناکی داناوە، ئنجا ئەوانەی بێ باوەڕ بوون هاوتا و هاوبەش بۆ پەروەردگاریان، دەسەڵاتمان پێدابوون لە زەویدا بە شێوەیەک کە بە ئێوەمان نەدابوو و بارانی پەیتا پەیتامان بەسەرا باراندن و جۆگە و ڕووبارەکانمان وا لێ کردبوو کە بە بن باخ و کۆشکەکانیاندا دەڕۆیشتن لە ناومان بردن بە هۆی گوناهەکانیانەوە و لە دوای ئەوان دروستمان کردن تا بیبینن و قسەی لەگەڵ بکەن و بێگومان لێمان دەشێواندن وەک چۆن خۆیان لە خۆیان دەشێواند. یان دەمانکردە بەریان ئەو پۆشاکەی کە خۆیان لە بەری دەکەن. ولقد استهزئ برسل من قبلک فحاق بالذین سخروا منهم ما کانوا به یستهزئون. سوێن بێ بێگومان گاڵتە کراوە بە پێغەمبەرانی پێش تۆ سەرەنجام بۆ ئەوانەیان گاڵتەیان دەکرد دابەزی و دەوری دان تۆڵەی ئەوەی گاڵتەیان پێ دەکرد. قل سیرو فی الارض ثم انظروا کیف کان عاقبە المکذبین. ئەی محمد بڵێ بڕۆن و بگەڕێن بە زەویدا پاشان سەرنج بدەن سەرەنجامی ئەوانەی بەڵگەکانی خوایان بە درۆ دادەنا چۆن بوو. هی کێیە ئەوەی لە ئاسمانەکان و زەویدایە بڵێ تەنها بۆ خوایە کە بەزەی و میهرەبانی پێویست کردووە لەسەر خۆی سوێن بەخوا بێگومان کۆتان دەکاتەوە لە ڕۆژی دواییدا کە هیچ گومان و دوودڵی تێدا نییە ئەوانی خۆیان دۆڕاندووە ئەوە ئەوانن کە بڕوا ناهێنن. وله ما سکن فی اللیل والنهار وهو السمیع العلیم. وە هەر بۆ خوایە ئەوەی کە ئارامی گرتووە لە شەو و ڕۆژدا وە هەر ئەو بیسەری زانایە قل أغير الله أتخذ وليا فاطر السماوات والأرض وهو يطعم ولا يطعم قل ئینی ئومرت ئەن ئەکونە ئەوەلە من ئەسلەم وەلا تەکونەنە من المشرکین. ئەی محەمەد بڵێ ئایا بێجگە لە خوا دۆست و پەرستراوێکی تر بۆ خۆم دابنێم کە ئەو بەدیهێنەری ئاسمانەکان و زەوییە ئەو خوایە ڕۆزی دەدات و ڕۆزی پێ نادرێ بڵێ بەڕاستی من فەرمانم پێ دراوە کە یەکەم کەس بم ملکەچ کەم بۆ فەرمانی خوا وە فەرمانم پێ دراوە کە تۆ هەرگیز لە هاوبەش بڕیاردەران مەبە. قل إنی أخاف إن عصیت ربی عذاب یوم عظیم. پێیان بڵێ بێگومان من دەترسم ئەگەر سەرپێچی لە فەرمانی پەروەردگارم بکەم وە ئەم قورئانە وەحی کراوە بۆ من بۆ ئەوەی ئێوەی پێ بترسێنم و هەر کەسێکی کەش کە پێی دەگات ئایا بەڕاستی ئێوە شایەتی دەدەن بە دڵنیاییەوە کە لەگەڵ خوادا چەند پەرستراوێکی تر هەبێ بڵێ من شایەتی وا ناڕەوا نادەم بڵێ بێگومان هەر ئەو پەرستراوی تاک و تەنهایە وە بەڕاستی من بەریم لەوەی کە ئێوە و کەڕی و گوێگرانیمان خستۆتە ناو گوێچکەکانیانەوە و ئەگەر هەموو بەڵگە و نیشانەیەکی ڕوون ببینن بڕوای پێ ناهێنن تا ئەو ڕادەیەی کاتێ بێن بۆ لات دەمە دەمێ و بەربەرەکانیت لە گەڵ دەکەن ئەوانەی بێ باوەڕن دەڵێن ئەم قورئانە هیچ نییە بێجگە لە ئەفسانەی بەڵکو ئەوەی کە لەوو پێش دەیان شاردەوە بۆیان دەرکەوتووە و ئەگەر بگەڕێنرێنەوە بۆ دونیا بێگوومان دووبارە دەگەڕێنەوە بۆ ئەو کارانەی کە لێیان قەدەغە کرابوو و بەڕاستی ئەوانە درۆزنن. وقالوا إن هي إلا حياتنا الدنيا وما نحن بمبعوثين ووتیان بەڕاستی هەر ئەم ژیانەی دنیامانە و ئێمە ئەی داخ و پەشێمانی سەخت بۆ ئێمە چەند کەمتەرخەمیمان کرد لە دنیادا و لە دەستمان چوو لە کاتێکدا تاوانەکانیان هەڵگرتووە بە کۆڵیانەوەیە ئای چەند بەد و خراپە ئەو بارە گرانەی هەڵی دەگرن وما الحياة الدنيا إلا لعب ولهو سوێن بەخوا بێگومان پێغەمبەرانی پێش تۆش ئەی موحەممەد باوەڕیان پێ نەکراوە بەڵام ئارامیان گرت لەسەر ئەو باوەڕ پێ نەکرانیان و ئەزیەت و ئازار دران تا یارمەتی و سەرخستنی ئێمەیان بۆ هات و فەرمانەکانی یاخود بەڵێنەکانی خوا بە هیچ کەسێک وتیان بۆچی لەلایەن پەروەردگاریەوە موعجیزەیەکی بۆ نەهاتۆتە خوارەوە، بڵێ بێگومان خوا بەتوانایە کە بەڵگە و نیشانەیەک بهێنێتە خوارەوە، بەڵام زۆربەیان نازانن. وما من دابة في الأرض ولا طائر يطير بجناحيه إلا ئەگەر خوا هەستی بیستن و بینینتان لێ بسێنێتەوە مۆریش بنێ بەسەر دڵەکانتاندا چ پەرستراوێک هەیە بێجگە لە خوا بۆتان بهێنێتەوە تەماشا بکەن چۆن بەڵگەکان دەگۆڕین و چەند بارەیان دەکەینەوە پاشان ئەوان پشتی تێدەکەن و ڕووەردەگێڕن قل أرأيتكم إن أتاكم عذاب الله بغتة أو جهرة هل يهلك إلا القوم الظالمون ئەی محەمەد بڵێ پێم بڵێن ئەگەر سزای خوا لە ناکاودا یا بە ئاشکرا بێت بۆتان ئایا لە ناو دەبرێ بە سزای خوایی بێجگە لە کۆمەڵی ستەمکاران؟ وما نرسل المرسلین الا مبشرین ومنذرین ثم تاب من بعده وأصلح فأنه غفور رحیم. وە کاتێ ئەوانەی کە بڕوایان هەیە بە ئایەتەکانی ئێمە هاتن بۆ لات وە پێیان بڵێ سڵاوتان لێ بێ پەروەردگارتان بەزەیی و میهرەبانی لەسەر خۆی پێویست کردووە بێگومان هەر کەس لە ئێوە کارێکی خراپ بکات بە نەزانی پاشان بگەڕێتەوە و تەوبە بکات و خۆی چاک بکات ئەوە بەڕاستی خوا لێبووردەی بە بەزەییە. وکذلک نفصل الایات ولتستبین سبیل المجرمین. ئا بەو جۆرە ئایەتەکان ڕوون دەکەینەوە بۆ ئەوەی ڕێگای تاوانباران دەیان پەرستن بێجگە لە خوا، بڵێ من شوێنی ئارەزووەکانی ئێوە ناکەوم، ئەگەر وا بکەم بێگومان من گومڕا دەبم و لە ڕیزی ئەو کەسانەدا نابم کە ڕێنمونییان وەرگرتووە. قل إني على بينة من ربي وكذبتم به ما عندی ما تستعجلون به ان الحکم الا للە یقص الحق وهو خیر الفاصلین. بڵێ بێگومان من بەڵگەیەکی ئاشکرام لەلایەن پەروەردگارمەوە هەیە کەچی ئێوە بڕواتان پێ نەهێنا ئەو سزای ئێوە پەلەی هاتنی دەکەن بەدەست من نییە فەرمانڕەوایی تەنها بۆ خوایە حەق و ڕاستی باسی دەکات وە ئەو چاکترینی بڕیاردەر و جیاکەرەوەیە. قل لو ان عندی ما تستعجلون به لقضی الامر بینی و بینکم واللە اعلم بالظالمین. بڵێ ئەگەر لام بوایە ئەوەی ئێوە پەلە دەکەن لە هاتنی، ئەوە کاری نێوان من و ئێوە کۆتایی پێ دەهێنرا، و فریشتانێکتان بۆ دەنێرێت کە چاودێر و پارێزەر و نووسەری کردەوەکانتانن تا کاتی مردنی یەکێکتان دێ، نێردراوەکانمان گیانی دەکێشن کە هیچ سستی و کەمتەرخەمییەک ناکەن لە کارەکانیاندا. ثم ردوا الی اللە مولاهم الحق الا له الحکم و هو اسرع الحاسبین. پاشان دەگەڕێنرێنەوە بۆ لای خوا کە سەروەری ڕاستەقینەیانە، لئن ئەنجانا من هذه لنکونن من الشاکرین. ئەی محەمەد بڵێ ئایا کێ ئێوە ڕزگار دەکات لە تاریکیەکانی ووشکانی و دەریا کە هاوار و نزای لێ دەکەن بە ئاشکرا و نهێنی ئەڵێن سوێند بە خوا ئەگەر لەم مەترسیە ڕزگارمان بکات ئەوە بێگومان لە سوپاسکارانی خوا دەبین. يفقهون. بڵێ هەر ئەو خوایە بەتوانا و دەسەڵاتدارە کە سزایەکتان بۆ بنێرێت لە سەرووتانەوە و یان لە ژێر پێتانەوە یا سەرتان لێ بشێوێنێ و بتانکات بە چەند دەستە و تاقمێکەوە جا هەندێکتان بە هەندێکی ترتان سزا و ئازار بدات سەرنج بدە چۆن ئایەتەکان دەگۆڕین لە جۆرێکەوە بۆ جۆرێکی تر وە هەر کاتێ ئەوانە دی قسەی ناشایستە دەکەن دەربارەی ئایەتەکانی ئێمە ئەوا ڕوو وەرگێڕە لێیان تا دەچنە سەر باسێکی تر وە ئەگەر شەیتان لە بیری بردیتەوە ئیتر لە پاش بیرکەوتنەوەت لەگەڵ کۆمەڵی ستەمکاران دا مەنیشە. وما علی الذین یتقون من حسابهم من شیء ولکن ذکری لعلهم یتقون. يكفرون ئەی محەممەد واز بێنە لەوانەی ئایینەکەیان کردووە بە گەمە و گاڵتە و ژیانی دنیا هەڵی خەڵەتاندوون و بە قورئان ئامۆژگارییان بکە بۆ ئەوەی هیچ کەس تیان نەچێ بەهۆی ئەو خراپانەی کردوویەتی کە جگە لە خوا هیچ دۆست و تکاکارێکی نییە ئەگەر هەموو فیدا و برێتییەک بدات لێی وەرناگیرێ ئەوانە کەسانێکن بەهۆی ئەو خراپەی کە کردوویانە تیاچوون کە نە سوودمان پێدەگەیەنێ و نە زیان و بەرەو دوا بگەڕێینەوە پاشگەز ببینەوە لە پاش ئەوەی کە خوا ڕێنموونی کردین بۆ ڕێگای ڕاست بە وێنەی ئەو کەسەی کە شەیتانەکان سەریان لێ شێواندبێ لە زەویدا سەرگەردان بێ و چەند هاوڕێیەکی هەبێ بانگی کەن بۆ ڕێی ڕاست بڵێن وەرە بۆ لای ئێمە کەچی بە گوێیان نەکات بڵێ بەڕاستی هەر ڕێنموونی خوا ڕێنموونی ڕاستە و فەرمانمان پێدراوە کە ملکەچ و گوێڕایەڵ بین بۆ پەروەردگاری جیهانیان. وان اقیموا الصلاة واتقوه وهو الذی الیه تحشرون. وە فەرمانمان پێ دراوە کە بە ڕێکی نوێژ بەجێ بێنین و لەو پەروەردگارە بترسین وە هەمووتان هەر بۆ لای ئەو زاتە کۆ دەکرێنەوە. عالم الغیب والشهادە وهو الحکیم الخبیر. وە هەر ئەو خوایەیە کە ئاسمانەکان و زەوی بە دی هێناوە بە حەق و ڕاستی، وە هەر ڕۆژێ بە شتێک بفەرموێ ببە ئەویش دەست بەجێ دەبێ، فەرمان و وتەی ئەو ڕاستە، هەر بۆ ئەوە موڵک و خاوەنێتی لەو ڕۆژەدا کەفوو دەکرێ بە کەڕەنادا، زانا و ئاگایە بە هەموو نهێنی و ئاشکرایەک. بەڕاستی من تۆو گەلەکەت لە گومڕاییەکی تەواو و ئاشکرادا دەبینم. وکذلک نری ابراهیم ملکوت السموات والارض ولیکون من الموقنین. بەو شێوەیە نیشانی ابراهیممان دا دەسەڵات و خاوەنێتی خوا بۆ ئاسمانەکان و زەوی بۆ ئەوەی لە ڕیزی باوەڕدارە وتی ئەی گێلەکەم بەڕاستی من بەریم لە هەر شتێ کە ئێوە دەیکەن بە هاو بەش بۆ خوا. إني وجهت وجهي للذي فطر السماوات والأرض حنيفا وما أنا من المشركين. بەڕاستی من ڕووی خۆم وەردەگێڕم بۆ لای زاتێک کە ئاسمانەکان و زەوی بەدی هێناوە جگە لە خوا لەبارەی خواوە کە بەڕاستی ڕێنمونی منی کردووە، من ناترسم لەوەی کە ئێوە دەیکەن بە هاوبەش بۆ خوا، چونکە زیان ناگەیەنن، مەگەر شتێک کە پەروەردگارم بیەوێ بیکات، زانست و ئاگاداری پەروەردگارم هەموو شتێکی گرتۆتەوە، دەی ئایا بۆ بیر ناکەنەوە؟ وکیف اخاف ما اشرکتم ولا تخافون انکم اشرکتم ذلک هدی اللە یهدی به من یشاء من عباده ولو اشرکوا لحبط عنهم ما کانوا یعملون ئەوە ڕێنمونی خوایە ڕێنمونی هەر بەندەیەکی پێدەکات لە بەندەکانی کە خۆی بیەوێت و ئەگەر هاوبەشیان ڕەوا بدایە بۆخوا بێگومان ئەو چاکانەی کردویانە هەمووی ئەوانە کەسانێکن پەیام و زانین و حوکمڕانی و پێغەمبەرێتیمان پێ بەخشیون، جا ئەگەر ئەوانە واتە قوڕەیش بڕوای پێ نەهێنن ئەوە بێگومان بە دەستەیەکی ترمان سپاردووە چاودێری بکەن و بێ بڕواش نابن پێی. ئولائیک الذین هدی اللە. فبهداه مقتده قل لا اسئلکم علیه اجرا ان هو الا ذکری للعالمین. ئەو پێغەمبەرانەی باس کران کەسانێک بوون خوا ڕێنمونی کردن دەی پەیڕەوی ڕێگە و ڕێبازی ئەوان بکەن ئەی محەممەد ئەی محەممەد بڵێ داوای هیچ کرێ و پاداشتێکتان لێ ناکەم لەسەری ئەم قورئانە تەنها ئامۆژگارییە بڵێ ئەی کێ ئەو کتێبەی ناردە خوارەوە کە موسا هێنای، ئەو کتێبە ڕووناکی و ڕێنموونی بوو بۆ خەڵک، ئێوە ئەو کتێبە دەکەنە چەند پەڕە و کاغەزێک، بەشێکی کە قازانجتانە ئاشکرای دەکەن و زۆریشی کە زیانی خۆتانە دەیشارنەوە، شتانێ فێر کراون کە ئێوە نەتان دەزانی، نە خۆتان و نە باو و باپیرانتان، بڵێ هەر خوا کتێبی بۆ موسا ناردووە، پاشان لێیان گەڕێ لە ناو بەتاڵی خۆیاندا، ئەم قورئانە ئێمە ناردوومانەتە خوارەوە پیرۆز و فەڕدارە، ئەو کتێبانەش پێش ئەو هاتوون بە ڕاستیان دادەنێ، هەروەها بۆ ئەوەی دانیشتووانی مەککە و دەوروبەری ئاگادار کەیتەوە و بیانترسێنی، جا ئەوانەی بڕوایان بە دواڕۆژ هەبێ بڕوا بەو قورئانە دێنن، ئەوان پارێزەرن بۆ نوێژەکانیان و بە چاکی لە کاتی خۆیاندا دەیانکەن. وکنتم عن آیاته تستکبرون. کێ لەو کەسە ستەمکارترە کە درۆ هەڵدەبەستێ بە دەم خواوە یان بڵێ نیگا و سروشتم بۆ کراوە بەڵام هیچ نیگا و سروشتێکی بۆ نەکرابێ هەروەها کەسێ بڵێ منیش وێنەی ئەو قورئانەی خوا دایبەزاندووە دایدەبەزێنم خۆزگە ستەمکارانت دەبینی کاتێ وان لە ناڕەحەتی و سەختی سەرە مەرگدا و فریشتەکان دەستیان بۆ درێژ دەکەن پێیان دەڵێن خۆتان دەرباز کەن لەم ناڕەحەتی گیانکێشانە هەر وەکو یەکەم جار دروستمان کردن و ئەوەی پێمان دابوون بە جێتان هێشت لە دوای خۆتان و نابینن لەگەڵتاندا ئەو تکاکارانەی کە لاتان وابوو هاوبەشی خوان لە تکاکردن بۆتان، سوێن بەخوا بێگومان پچڕا پەیوەستی نێوانتان و ئەوەی بە پشتیوانی خۆتان دانا، ئەوەیە خوای ئێوە، دەی کەواتە ئێوە چۆن لە پەرستنی ئەو خوایە لادەدرێن؟ فالق الاصباح وجعل اللیل سکنا والشمس والقمر حسبانا ذلک تقدیر العزیز العلیم خوا بەدیهێنەری شەبەق و ڕووناکی ڕۆژ بوونەوەیە وە شەوی کردووە بە کات و هۆی ئارام گرتن وە خۆر و مانگی کردۆتە هۆی حساب دیاری کردن و زانینی کات، ئەوەش ئەندازە گرتنی خوای بە دەسەڵاتی زانایە. وهو الذی جعل لکم النجوم لتهتدوا بها فی ظلمات البر والبحر قد فصلنا الآیات لقوم یعلمون. وە هەر خوایە ئەستێرەی داناوە بۆتان بۆ ئەوەی ڕێیان پێ دەربکەن لە تاریکیەکانی وشکانی و دەریادا جا بەهۆی ئەو بارانەوە هەموو جۆرە چەکەرەیەکمان ڕواند، ئنجا ڕووەکی سەوزمان لێ ڕواندووە و لەو ڕووەکە سەوزە دانەوێڵەی لەسەر یەک کەڵەکە بوومان دەرهێناوە وەک گوڵی جۆ و گەنم و لە دار خورما لە چەند پەلێکی هێشووی شۆڕەوە بوو دەردەهێنین و دەڕوێنین بەو بارانە باخاتی زۆر لە ترێی هەمە جۆر و زەیتوون و بنە هەناری هاووێنە و لە یەکتر جیا لە تامدا سەرنجی بەرهەمەکەی بدەن کاتێ لە کاتێکدا خوا جنۆکەی دروست کردووە بە درۆ و بوختان چەند کوڕ و کچیان ڕەوا داوە بۆ خوا بە بێ زانیاری پاک و بێگەردی بۆ خوا لەوەی کە ئەو بێ بڕوایانە ڕەوای ئەدەن بۆ خوا. بدیع السماوات والارض انا یکون له ولد ولم تکن له صاحبه وخلق کل شیء وهو بکل شیء علیم فمن ابصر فلنفسه ومن عمی فعلیها وما انا علیکم بحفیظ. بەڕاستی لەلایەن پەروەردگارتانەوە چەندین بەڵگەی ڕوونتان بۆ هاتووە، ئنجا هەرکەس بیر لە ڕاستی دەکاتەوە و دەیبینێ ئەوا سوودی بۆ خۆیەتی، هەرکەسیش بیر ناکاتەوە و کوێر بووە ئەوە زیانی هەر بۆ خۆیەتی، وە من چاودێر و پارێزەر نیم بەسەرتانەوە. بەس ڕاگەیە نەرم. وكذلك نصرف الآيات وليقولوا درست ولنبينه لقوم يعلمون. ئاوا جۆر و شێوەی بەڵگەکان دەگۆڕین دەبا هەر با بڵێن خوێندووتە و پێت وتراوە وە بۆ ئەوەی چاک ڕوونی بکەینەوە بۆ کۆمەڵێک کە تێدەگەن و شارەزان. اتبع ما اوحی الیک من ربک لا اله الا هو واعرض عن المشرکین شوێنی ئەوە بکەوە کە لەلایەن پەروەردگارتەوە وەحی کراوە بۆت ئەجا شایستی پەرستن نییە بێجگە لە خوا وەڕوو وەرگێڕە لە هاوبەش بڕیاردەران. ثم الی ربهم مرجعهم فینبئهم بما کانوا یعملون. موسوڵمانان جنێو و قسەی ناشرین مەڵێن بەو بت و پەرستراوانەی کە ئەوان هاواریان لێ دەکەن و دەیان پەرستن بێجگە لە خوا، بەو هۆیەوە ئەوانیش قسەی نەشیاو بڵێن بە خوا، بەو شێوەیە ڕازاندوومانەتەوە بۆ هەموو ئوممەتێک کردەوەکەیان، پاشان گەڕانەوەیان هەر بۆ لای پەروەردگاریانە، ئنجا هەواڵیان پێ دەدات. وە بێگومان ئەگەر ئێمە فریشتەمان بۆ لای ئەو بێ باوەڕانە بناردایە وە مردووەکان قسەی لەگەڵ بکردنایە وە هەموو شتێکیان بۆ کۆ بکردنایەتەوە ڕوو بە ڕوو بە پێش چاویانەوە یان کۆمەڵ کۆمەڵ بڕوایان نەدەهێنا مەگەر خوا بیویستایە بەڵام زۆربەیان نازانن و بێ ئاگان. والذین آتیناهم الکتاب یعلمون أنه منزل من ربک بالحق فلا تکونن من الممترین جا ئایا جگە لە خوا دادوەرێکی تر بۆ خۆم بڕیار بدەم لە کاتێکدا خوا ئەو زاتەیە کە ناردوێتیە خوارەوە بۆ ئێوە ئەم قورئانە کە ڕوونکەرەوەی هەموو باسێکە بە درێژی ئەوانەش کە نامەمان پێ بەخشین ان ربک هو اعلم من یضل عن سبیله وهو اعلم بالمهتدین. بێگومان هەر پەروەردگارت چاک دەزانێ کێ گومڕا بووە و لای داوە لە ڕێگەی ئەو، وە هەر ئەو زاناترە بەوانەی ڕێبازی ڕاستیان گرتووە. لە کاتی سەربڕینیدا، کە بێگومان خوا بۆتانی ڕوون کردۆتەوە ئەوەی حەرامی کردووە لەسەرتان، جگە لەوەی کە ناچار دەبن بۆی کە بیخۆن، بەڕاستی زۆر کەس خەڵکی گومڕا دەکەن بە هەوا و ئارەزووی خۆیان بەبێ هیچ زانیارییەک کە لە خواوە وەرگیرابێ، بێگومان پەروەردگارت دەست درێژکاران و سەرکەشان. و کێشیاو ترە بۆ ئەو کارە بەزوویی ئەوانەی تاوانیان کردووە دووچاریان دەبێت سووکی و ڕیسوایی لای خوا و سزای سەخت بەهۆی ئەو پلان و فێڵانەی کە دەیان کرد. فمن یرید اللە ان یهدیه یشرح صدره للاسلام، سنگی زۆر تەنگ دەکات وەک ئەوەی بیەوێ بەرز ببێتەوە بەرەو ئاسمان بەو جۆرە خوا پیسی و ناپاکی دادەنێ لەسەر ئەوانەی کە بڕوا ناهێنن وهذا صراط ربك مستقيما قد فصلنا الآيات لقوم يذكرون ئەم ئیسلامە ڕێگەی پەروەردگارتە ئەی پەروەردگارمان هێندێکمان سوود و کەڵکمان لە هێندێکمان وەرگرت وە بەو کاتە و مۆڵەتە گەیشتین کە بۆ دیاری کردبووین خوا فەرمووی ئاگر شوێنتانە بە هەمیشەیی و بێ بڕانەوە دەمێنەوە تێیدا جگە لەو کاتەی کە خوا بیەوێ بەڕاستی پەروەردگارت کار دروستی زانایە. وکذلک نولی بعض الظالمین بعضا بما کانوا یکسبون. بەو شێوەیە هەندێ لە ستەمکاران دەکەین بە دۆست و پشتیوانی هەندێکی تریان بەهۆی ئەو کردەوانەی ئەنجامیان دەدا. یا معشر الجن والانس الم یاتکم رسل منکم یقصون علیکم آیاتی ئایا پێغەمبەرانتان لە خۆتان بۆ نەهات کە ئایەتەکانی منتان بۆ بخوێننەوە و لە گەیشتن و دووچار بوونی ئەم ڕۆژەیان نەترساندن؟ دەڵێن ڕاستە و شایەتی لەسەر خۆمان دەدەین، بەڵام ژیانی دنیا خەڵەتاندینی و شایەتی لەسەر خۆیان دا کە بێگومان ئەوان بێ ئاگا بوون. ولکل درجات مما عملوا وما ربک بغافل عما یعملون. بۆ هەریەکێک لە جنۆکە و ئادەمی چەند پلە و پایە هەیە لە بەرامبەر کردەوەکانیدا، وە پەروەردگار لەوەی کە دەیکەن، ئەگەر بیەوێت لە ناوتان دەبات و کێی بوێت دوای ئێوە دەیکاتە جێنشینی ئێوە وەک چۆن ئێوەی لە نەوەی کۆمەڵێکی تر بەدی هێنا. انما توعدون لآت وما انتم بمعجزین. بێگومان هەر بەڵێنێکتان پێ دەدرێ هەر دێت و ئێوە لە دەست خوا دەرناچن. قل یا قوم اعملوا علی مکانتکم انی عامل فسوف تعلمون من تکون له عاقبة الدار انه لا یفلح الظالمون. ئەی محمد بڵێ ئەی گەلەکەم لەسەر ڕێبازی خۆتان ئەوەی لە دەستان دێ بیکەن بێگومان منیش کارو کردەوەی خۆم دەکەم واتا بۆ بتەکانمان، جا ئەوەی بۆ هاوبەشەکانیانە ئەوە بە خوا ناگات و ئەوەیش بۆ خوایە ئەوە دەگات بە هاوبەشەکانیان، واتا خوا نایەوێت و ئەیداتەوە بەسەریاندا، چ خراپەیە ئەوەی بڕیار دەدەن. وکذلک زین لکثیر من المشرکین قتل اولادهم شرکاؤهم، کە قەدەغە کراون نابێ لێیان بخوات کەسانێک نەبێ خۆمان بمانەوێ بە گومانی خۆیان ماڵاتێکیش پشتیان قەدەغە کرابوو نابێ باریان لێ بنرێ یا سواریان ببن هەروەها ئاژەڵ و ماڵات هەیە لە کاتی سەربڕیندا ناوی خوایان لەسەر نەدەبرد بە درۆ هەڵبەستن بەدەم خواوە لە مەولا خوا تۆڵەی ئەو درۆ هەڵبەستنەیان لێ دەسەنێ. تایبەتە بە نێرینەکانمانەوە و قەدەغەکراوە لەسەر ژنەکانمان و ئەگەر مردارەوە بووبوو ئەوا هەمووی تێیدا هاوبەش و بەشدارن، بە زوویی خوا سزای ئەم پێناسە نەفامانەیان دەداتەوە، بێگومان خوا کار دروستی زانایە. قد خسر الذین قتلوا اولادهم سفها بغیر علم وحرموا ما رزقهم وحرموا ما رزقهم اللە افتراء علی اللە قد ضلوا وما کانوا مهتدین. بەڕاستی زیان بار بوون ئەوانەی ڕۆڵەکانی خۆیان کوشت بە نەفامی و نەزانی و ئەوەی کە خوا پێی بەخشی بوون لە خۆیان قەدەغە کرد بە دەست هەڵبەست و درۆ بەدەم خواوە بەڕاستی ئەوانە گومڕا بوون و ڕێنمونی کراو نەبوون. ولا تسرفوا انه لا يحب المسرفین. وە تەنها خوایە کە بە دی هێناوە باخاتی کەپڕ و هەرزاڵ بۆ کراو یاساق بەرز وە کەپڕ و هەرزاڵ بۆ نەکراو یاساق کورت وە دار خورما و کشتوکاڵی جیاواز لە خواردن و تامدا بەدی هێناوە، زەیتوون و هەناریشی بەدی هێناوە، لەیەکچوو لە وێنە و دیمەن و لەیەک نەچوو لە تامدا، بخۆن لە بەروو بوومی، کاتێ هاتە بەر، وە لە ڕۆژی دروێنە و چنینیدا، زەکاتەکەی لێ بدەن، وە زیادەڕەوی مەکەن، بێگومان خوا زیادەڕەوانی خۆش ناوێ. ئایا خوا ئەو دوو نێرەی حەرام کردووە یا ئەو دوو مێیە یا ئەو بێچوانەی کە لە سکی ئەو دوو جۆرە ئاژەڵە مێینەدایە ئەگەر ئێوە ڕاست دەکەن هەواڵم بدەنێ بە زانیارییەک لە خواوە. ومن الابل اثنین ومن البقر اثنین. ان اللە لا یهدی القوم الظالمین. وە لە حوشتر دوان و لە ڕەشەوڵاخ دوان، نێر و مێ، ئەی محمد بڵێ، ئایا خوا ئەو دوو نێرەی حەرام کردووە یا ئەو دوو مێیە یا ئەو بێچوانەی کە لەسکی ئەو دوو جۆرە وڵاخە مێی نەدایە؟ یا ئێوە ئامادە و شایەت بوون ئەو کاتەی کە خوا فەرمانی پێکردن بەم قەدەغە کردنە کەواتە کێ لەو کەسە ستەمکارترە کە درۆ بەدەم خوا هەڵدەبەستێ بۆ ئەوەی خەڵکی گومڕا بکات بەبێ هیچ زانیاریەک بەڕاستی خوا ڕێنمونی کۆمەڵی ستەمکاران ناکات. قل لا اجد فیما اوحی الی محرما علی طاعم یطعمه دەستم ناکەوێ لەوەی کە وەحی کراوە بۆم هیچ خۆراکێکی حەرام کراو بۆ کەسێ کە بیەوێ بیخوات مەگەر مردارەو بووبێ یا خوێنی ڕژێنراو یا گۆشتی بەراز چونکە بێگومان ئەوە پیسە یان سەر بڕاوێک بێ کاتێ سەر ببڕێ ناوی غەیری خوای لەسەر هێنرابێ جا هەر کەسێک ناچار بوو کە ئەو حەرامانە بخوات زیاد لە پێویست نەخوات و مەبەستی سنوور بەزاندن نەبێ ئەو بێگومان پەروەردگارت لێبوردەی میهرەبانە هاوبەشمان بۆ خوا دا نەدەنا و هیچ شتێکمان حەرام نەدەکرد، هەر بەو شێوەیە ئەوانەی پێش ئەمانیش درۆیان کرد هەتا سزا و تۆڵەی ئێمەیان چەشت، ئەی محەمەد بڵێ، ئا هیچ زانیاریەکتان لایە تا دەری بخەن بۆمان و دەری ببڕن، ئێوە شوێنی هیچ شتێک نەکەوتوون بێجگە لە گومان و ئێوە هەر لە خۆتانەوە بە گۆترە شت دەڵێن. والذین لا یومنون بالآخرة وهم بربهم یعدلون ئەی محمد بڵێ ئەو شایەتانەتان بێنن کە شایەتی دەدەن کە خوا ئەمەی حەرام کردووە جا ئەگەر بە درۆ شایەتیان دا تۆ لەگەڵیاندا شایەتی مەدە و شوێنی ئارەزواتی ئەوانە مەکەوە کە باوەڕیان نەهێناوە بە ئایەتەکانی ئێمە و شوێن ئەوانەش مەکەوە کە بڕوایان نییە بە ڕۆژی دوایی فەرمانی داوە کەوا هیچ شتێک نەکەن بە هاوبەش بۆی وە لەگەڵ باوک و دایکدا ئاکار چاک و ڕەفتار جوان بن وە منداڵەکانتان مەکوژن لەبەر هەژاری و نەبوونی ئێمە ڕۆزی ئێوە و ئەوانیش دەدەین وە نزیکی گوناه و کردەوە زۆر بەدەکان مەکەونەوە ئەوەی کە ئاشکرا دەکرێ لەو خراپانە ئەوەش پەنهان دەکرێ وە ئەو کەسە مەکوژن کە خوا کوشتنی حەرام کردووە مەگەر حەق بێ بکوژرێتەوە لە تۆڵەدا مەگەر بە ئەندازەی توانای خۆی وە کاتێ بۆ شایەتی دان و شتی تر قسەتان کرد دادوەر و ڕاست بن با لە دژی خزمی نزیکی خۆشتان بێت وە بەڵێن و پەیمانی خوا بە چاکی ببەنە سەر خوا ئەو شتانەی بە ئێوە ڕاسپاردووە بۆ ئەوەی بیر بکەنەوە. وأن هذا صراطی مستقیما فاتبعوه. ولا تتبعوا السبل فتفرق بكم عن سبيله ذلكم وصاكم به لعلكم تتقون فەرمانی داوە کە بێگومان ئەمە ڕێگەی ڕاستی منە کە ڕاست و دروستە کەواتە شوێنی بکەون و شوێنی ڕێچکەکانی تر مەکەون چونکە دوورتان دەخاتەوە و لاتان دەدات لە ڕێگەی خوا خوا ئەو شتانەی بە ئێوە ڕاسپاردووە بۆ ئەوەی کە بە چاکی پێی هەڵساوە و ڕوونکەرەوەی هەموو شتێک بێ و ڕێنیشاندەر و ڕێنموونی و میهرەبانی بێ بۆ ئەوەی باوەڕ بهێنن بە گەیشتنیان بە حزووری پەروەردگاریان. وهذا کتاب انزلناه مبارک فاتبعوه فاتبعوه واتقوا لعلکم ترحمون. وئەم قورئانە پیرۆزە بە فەڕەمان ناردۆتە خوارەوە وَإِن کُنَّا عَن دِرَاسَتِهِمْ لَغَافِلِینَ. لەبەر ئەوەی نەڵێن بێگومان کتێب تەنها بۆ سەر دوو کۆمەڵی گاور و جوولەکە نێردراوەتە خوارەوە لەپێش ئێمەدا، کە بەڕاستی ئێمە لە خوێندنەوە و لێکۆڵینەوەی کتێبەکانیان، ئەوە بێگومان بەڵگە و نیشانە، واتە قورئانی ڕوونتان لە پەروەردگارتانەوە بۆ هاتووە، کە ڕێنموونی و میهرەبانییەکی گەورەیە، کەواتە کێ ستەمکارترە لەو کەسەی بێ باوەڕ بێ بە ئایەتەکانی خوا و بە درۆی بزانێ و ڕوویان لێ وەربگێڕێ، لەمەودوا بە زوویی تۆڵە دەسێنین لەوانەی سەرپێچی دەکەن لە ئایەتەکانی ئێمە بە سزایەکی بەد و سەخت. لم تکن آمنت من قبل او کسبت فی ایمانها خیرا قل انتظروا انا منتظرون ئاخۆ ئەوان چاوەڕوانی چی شتێک دەکەن بێجگە لەوەی مەلائیکەتی گیان کێشانیان بۆ بێت یان پەروەردگارت بێت ئەی محەممەد یان هەندێ لە موعجزە و نیشانەی ئاشکراکانی پەروەردگارت بەدی بێت ئەو ڕۆژەی هەندێ لە نیشانە و بەڵگە ڕوونەکانی پەروەردگارت بەدی بێت، باوەڕهێنان سوود ناگەیەنێت بە هیچ کەس کە پێشتر بڕوای نەهێنابێ یان هیچ خێر و چاکەیەکی نەکردبێ لەگەڵ ئیمانەکەیدا، خوای پەروەردگار با ڕەشەوە پێیان دەڵێ، بڵێ، چاوەڕوان بن، ئێمەش چاوەڕوانی دەکەین. ئەوە لە ڕۆژی دواییدا دە ئەوەندەی چاکەکەی پاداشتی بۆ هەیە و هەر کەسێکیش خراپە بکات ئەوە تۆڵەی لێ ناسەنرێت تەنها بە وێنەی خۆی نەبێ و ئەوانە ستەمیان لێ ناکرێ. قل اننی هدانی ربی الی صراط مستقیم دینا قیما ملة ابراهیم حنیفا وما کان من المشرکین. ئەی محەمەد بڵێ بێ گومان من پەروەردگارم ڕێنموونی کردووم بۆ ڕێگەی ڕاست، ئاینێکی زۆر ڕاست و پاک کە هیچ لاریەکی تێدا نییە، ئاینی ئەو ئیبڕاهیمەیە کە لە هەموو ئاینە ناڕاستەکان لای داوە بۆ پەرستنی خوا بە تەنها و بە هیچ جۆرێک لە هاوبەش پەیداکەران نەبووە. قل ان صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين ئەی محەممەد بڵێ بێگومان نوێژ و بەندایەتی و قوربانی و ژیان و مردن هەر بۆ خوای پەروەردەگاری هەموو جیهانیانە لا شەریکە لە هوەبیدالیکە ئومرت وەنا ئەوەل المسلمین هیچ هاوبەشێکی نییە و هەر بەوە فەرمانم پێدراوە ثم الی ربکم مرجعکم فینبئکم بما کنتم فیه تختلفون ئەی محمد بڵێ ئایا بێجگە لە خوا پەرستراوێکی تر بۆ خۆم هەڵبژێرم لە کاتێکدا ئەو پەروەردگاری هەموو شتێکە وە هەر کەسێک هەر گوناه و خراپەیەک بکا تەنها لەسەر خۆیەتی وە هیچ کەسێکی گوناهکار گوناهی کەسێکی تر هەڵناگرێ پاشان گەڕانەوەتان هەر بۆ لای پەروەردگارتانە ان ربک سریع العقاب و انه لغفور رحیم. وە خوا ئەو زاتەیە کە ئێوەی کردووە بە جێنشینانی زەوی، کۆمەڵ دوای کۆمەڵ دێن، چەند پلە هەندێکتانی بەرز کردۆتەوە بەسەر هەندێکی ترتاندا، بۆ ئەوەی تاقیتان بکاتەوە لەوەدا کە پێی بەخشیون، بەڕاستی پەروەردگارت تۆڵە سەندنی چەسپاو و خێرایە بۆ بەدکاران، وە بەڕاستی ئەو لێبوردەی میهرەبانە.